بە ئارامی سەیری چاوی گوێگرەکەت بکە. تەماشانەکردنی چاوی گوێگر و ڕووبەڕەکەت یەکێکە لە نیشانە زەقەکانی باوەڕبەخۆ نەبوون. سەرداخستن، سەیری ئەولاۆلاکردن هەمووی جۆرێکە لە تەماشانەکردنی ڕووبەڕوەکەت. ئەگەر لە سەیرکردنی گوێگرەکەت ئەترسی، بەو واتایەی کە شتێک لە خۆتدا ئەبینی کە ناتەوێ بەرامبەرەکەت بیبینێ. ئەوانەی خۆیان خۆش ئەوێت هەرگیز ناترسن لە تەماشاکردنی چاوی گوێگرەکەیان. زۆربەی ئەوانەی سەیری چاوی گوێگر ناکەن لەوە ئەترسن کە گوێگرەکە سەیریان بکات بۆ ئەوەی ئەو شتە نەبین سەیری شوێنێکی دیکە ئەکەن ئەوانەی باوەڕیان بە خۆیان نییە لە هەر دەرکەوتنێک ئەترسن ئەوانە هەمیشە گۆشەکان هەڵەبژێرن و سەیری چاوی گوێگرەکەیان ناکەن کاتی قسەکردن کاتی قسەکردن سەیری چاوی جێگرەکە بکە لە کاتی جێگرتنیشدا هەر بەو جۆرە بەڵام ئەبێت ئەو تەماشاکردنە مەرجی تێدا بێت یەکەم ئەوە ئەبێت کە من باوەڕم بە خۆمە دووەم جەسورانە و بێ ڕەوشتانە نەبێت سێیەم ئامانج و مەبەستێکی تایبەتت نەبێ. سەیرکردنەکە ئەبێ نەرم و لەسەر خۆ بێت کە پیشانی بدات ئاگات لە جێگرەکەتە و ناترسی لەوەی کە سەیری بکەیت ڕاهێنان لەسەر تەماشاکردنی چاوی گوێگرەکەت بکە. ئەم بەشەش بە کۆتا هات.